بإذن ربهم إلی صراط العزیز الحمید ئەم پیتانە لە سەرەتای هەندێک سوڕەتدا هاتوون و تەنها خودا دەزانێ ماناکەی چییە. ئەمە پەڕاوێکە ناردوومانەتە خوارەوە بۆ تۆ ئەی موحەممەد بۆ ئەوەی خەڵکی ڕزگار بکەیت لە تاریکییەکانەوە بۆ ڕووناکی، بە ئیزنی پەروەردگاریان، و ڕێنموونیان بکەی بۆ ڕێگای خوای بە دەسەڵات و زاڵی سوپاسکراو. بەرگری خەڵک دەکەن لە ڕێگای خوا دەیانەوێت ڕێگای خوا لار و چەوت نیشان دەن ئەوانە لە گومڕاییەکی دوور لە ڕاستی دان. وما ارسلنا من رسول الا بلسان قومه لیبین لهم، فەرمانمان پێدا کە گەلەکەت ڕزگار بکە لە تاریکییەکانەوە بۆ ڕووناکی و ئامۆژگارییان بکە بە ڕووداوەکان لە ڕۆژەکانی خوادا یا بەهرەکانی خۆیان بیر بخەرەوە بەڕاستی لەو بیرخستنەوەدا پەند و بەڵگەی زۆر هەیە بۆ هەموو خۆڕاگرێکی سوپاسگوزار. وفی ذلکم بلاء من ربکم عظیم بیریان بخەرەوە کاتێ موسا بە گەلەکەی وت بیری بەهرە و چاکەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ کە ڕزگاری کردن لە دار و دەستەکەی فیرعەون کە سزای خراپیان پێ دەچەشن بە هەمیشەیی و وَإِنَّا لَفِی شَکٍّ مِّمَّا تَدْعُونَنَا إِلَیْهِ مُرِیبٍ ئایا بۆتان نەهاتووە هەواڵی ئەو گەلانەی کە لە پێش ئێوەدا بوون، گەلی نوح و عاد و ثەموود، هەروەها ئەوانەی کە لە پاش ئەوان بوون و هاتن، بێجگە لە خوا هیچ کەس نایانزانێ، پێغەمبەرەکانیان بۆ هات بە موعجیزە و بەڵگەی ئاشکراوە، ئنجا ئەوان دەست و پەنجەی خۆیان گەز لە ڕق و قیندا، ووتیان، وعلی اللە فلیتوکل المومنون پێغەمبەرەکانیان پێیان ووتن ئێمە هەر ئادەمییەکین وەکو ئێوە بەڵام خوا منەت دەنێ بەسەر هەر کام لە بەندەکانیدا کە بیەوێ دەیکاتە پێغەمبەر وە ئێمە هەرگیز ناتوانین موعجیزە و بەڵگەیەکتان بۆ بێنین مەگەر بە ئیزنی خوا فَأَوْحَىٰ إِلَیْهِمْ رَبُّهُمْ لَنُهْلِکَنَّ الظَّالِمِینَ. بێ بڕواکان وتیان بە پێغەمبەرەکانیان، بەڕاستی لە خاک و وڵاتەکەمان دەرتان دەکەین، یان بەڕاستی دەبێ بگەڕێنەوە ناو ئایینەکەی ئێمە، جا پەروەردگاریان وەحی بۆ پێغەمبەران کرد، کە بێگومان ستەمکاران لەناو دەبەین. ولنسکننکم الارض من بعدهم ذلک لمن خاف مقامی وخاف وعید وە بێگومان ئێوە نیشتەجێ دەکەین لەو خاکەدا پاشتیا چوونی ئەوان ئەوەش بۆ کەسانێکە لە وەستانی بەردەم من دەترسن لە قیامەتدا بەڕاستی ئێمە لە دنیادا شوێن کەوتووی ئێوە بووین، ئاخۆ ئێوە بەرگری دەکەن لە ئێمە هەندێک لە سزای خوا، ئەوانیش دەڵێن، ئەگەر خوا ئێمەی ڕێنمونی بکردایە، ئێمەش ئێوەمان ڕێنمونی دەکرد، یەکسانە بۆمان هاوار و ناڵە بکەین یان ئارام بگرین، ڕزگار بوونمان نییە لە سزای خوا. وقال الشیطان لما قضی الامر ان اللە وعدکم وعد الحق وە منیش بەڵێنم پێدان بەڵام درۆم کرد لەگەڵتان وە من نەمبوو بەسەرتاندا هیچ زۆر و دەسەڵاتێک تەنها ئەوە نەبێ کە بانگم کردن بۆ گومڕایی ئیتر ئێوەش بە دەنگمەوە هاتن و بە گوێتان کردم کەواتە لۆمەی من مەکەن بەڵکو لۆمەی خۆتان بکەن بەڕاستی من ناتوانم بێم بە هاواری ئێوە و خالیدین فیها بئیذن ربهم تحیتهم فیها سلام. وە ئەوانەی باوەڕیان هێنا و کردەوە چاکەکانیان کردووە دەخرێنە ناو بەهەشتانێک کە ڕووبارەکان دێن و دەچن بە ژێریاندا بە هەمیشەیی تێیدا دەبن بە ئیزنی پەروەردگاریان بەخێرهاتنیان لەو بەهەشتەدا بە وتەی سەلامە. خوا چۆن نمونەی هێناوەتەوە کە وتەی چاک و ڕاست، لا الە الا اللە، وەک درەختێکی چاک و بەسود وایە، ڕەگی قایم بە زەویدا داکوتابێ و لق و پۆپەکانیشی بەرز بوبێتەوە بە ئاسماندا. تؤتی اکلها کل حین بإذن ربها. بێ باوەڕان چەند هاوتایان بۆ خوا بڕیاردا بۆ ئەوەی خەڵک گومڕا بکەن لە ڕێگەی خوا، ئەی محەممەد بڵێ بەوانە، ڕابوێرن، چونکە بێگومان چارەنووستان دۆزەخ دەبێت. قل لعبادی الذین آمنوا یقیموا الصلوة وینفقوا مما رزقناهم ئەی پەروەردگارمان تا بە چاکی نوێژ بە جێ بێنن بەڵکو دڵی خەڵکانێ وا لێ بکەیت سۆزیان ببێ بۆ لایان و لە هەموو بەر و میوەیەکیش ڕۆزییان بدە بەڵکو شوکرانە بژێر بن. ربنا انک تعلم ما نخفی وما نعلن. أولم تکونوا أقسمتم من قبل ما لکم من زوال. وە ئەی محمد خەڵکی ئاگادار بکە و بترسێنە لەو ڕۆژەی کە سزایان بۆ دێت ئەنجا ئەوانەی کە ستەمیان کردووە دەڵێن ئەی پەروەردگارمان بۆ ماوەیکی کەم دوامان بخە تا وەڵامی بانگەوازەکەت بدەینەوە و خوا پەرستراوێکی تاک و تەنیایە و تا خاوەن ژیریەکان بیر بکەنەوە و پەند وەربگرن.